کاسێتی سیانزەهەم دیوی یەکەم. بەڵکو باسە منداڵی دی لێ بکەم کە سەربەرزانە لە زیندانەوە شەڕ لەگەڵ داگیرکەراندا دەکا. من و سەی جەلالی شەمس نەبێ هیچ کەس لەم دونیایەدا نەیدەزانی کە سێ سەریاس هەیە. موزەفەری سوبحدەم، بەڵام من خەونم هەبوو، خەون. دەبوایە ئەو هەنارە شووشانە شاهیدمان بن. ئەو ناوە شاهیدمان بێ. بۆیە هەرسێکیان یەک ناوم هەبوو تا تێبگەن یەک کەسن. یەک ڕۆح لەبەرن، یەک چۆر ئازار دەچێژن، لەناو یەک ئاگردا گەورە دەبن، یەک کێشەیان هەیە. تا پێیان بڵێم وەک یەک دەیانبینم، موزەفەر، من لەو ساتەوە دەمزانی کە ئەوان هەتا هەتایە دوور لە من و تۆ گەورە دەبن، هەتا هەتایە من و تۆ و ئەوان پێکەوە کۆنابنەوە، دەمزانی دوور لە چاوی دونیا، دوور لە هەستی دونیا، دوور لە یەکتر گەورە دەبن. نا و کاتێک سوودی هەیە بتوانیت ئادەمیزادەکان لە یەکتر جیا بکەیتەوە، من لەو شەوە ساردەوە دەمزانی لە جەوهەردا شتێک نییە لە یەکیان جیا بکاتەوە، موزەفەر تۆ مردبوویت و دەبوایە هەرسێکیان بزانن کە من ئەوان وەک یەک دەبینم، هەرسێکیان وەک یەک مەخلوق دەبینم کە دواجار لەم دنیای مندا دەژین و گەورە دەبن و دەمرن، بەڵام وای لە دەردی من، وای لە پەشموردەی و پەرێشانی من. من دوای ئیستێکی درێژ لە بێدەنگی دەمپرسی درۆ بوو یان ناوی سەریاس دەمامێک بوو دەتکردە سەر گوناهێ کە گوناهی و منداڵە نەبوو بۆ یەکەم جار بە هێمنی هاوڕیدایە و دەیگوت ئەوە هیچ لەوە ناگۆڕێکەوان برایەک بوون دەبایە شتێک هەبێ کویان بکاتەوە شتێک پێشیانەوە بەستێ شتێک لە پاشە ڕۆژدا ببێتە هەوێنی خۆ دۆزینەوەیان من لەو ساتەدا کە لێکم جیا دەکردنەوە، دەبوایە پەتێک گیان بۆ بەجێ بهێڵم، بگەڕێنەوە بۆ لایەک، بەڵام گوناهی من نەبوو، گوناهی من نەبوو. ئەوەی دواتر ڕوویدا گوناهی من نەبوو، ئەوەی هەموو شتەکان لە دەست چوون شتێکی تر بوو کە من بۆم ڕاست نەدەکرایەوە. من لە یەکەم ڕۆژەوە دەمزانی ناتوانم وەک کوڕی خۆم باوەشیان پێدا بکەم. دەزانی ئەگەر ئێمە منداڵە حەرامەکانی خۆمان ئاشکرا بکەین چ دەبێ؟ دەزانیت؟ ئەوە مانای کۆتایی، مانای کۆتایی من، کۆتایی منیش، مانای کۆتایی نیشتیمان. من هاوارم دەکرد، یاقوبی سنەوبەر، پێم بڵێ، تۆ دوای سەرکەوتن لە دوێان گەڕای یان نا؟ دوای ڕاپەڕین ئاگاداری چیرۆکەکەیان بوویت یان نا؟ یاقوب سەری بادەدا و دەیگوت، تۆ پرسیارێکم لێ دەکەیت لە توانای مندا نییە وەڵامی بدەمەوە، لەسەروو وزەی منەوەیە، لە هێزی مندا نییە بیگەمێ، پرسیارێکم لێ دەکەی پەیوەندی بە هەموو ئەو پرسیارە تاریکانەوە هەیە کە من بە درێژایی ژیانم بۆی دەگەڕێم و نایگەمێ. تۆ نازانیت. ئەو سەردەمانە چۆن بوون نازانیت، من لە گەرمەی شۆڕشدا ئەوانم ون کرد، ونم کردن و تەنها ساڵانێک دواتر دۆزیمنەوە، ساڵانێ دواتر کە دەبوایە حسابی شتەکانی ژیانی خۆم بکەم، بەڵام کە دۆزیمنەوە ئەوان بۆ هەتا هەتایە ون ببوون، کە دۆزیمنەوە لە نێوان من و ئەواندا دیوارێک دروست ببوو بەرزتر لە هەمووان. بە گومانەوە سەیری دەکردم و دەیگوت، سێ حەرامزادە بوون، لە شەوە تاریکەکانی شۆڕشدا لەدایکبوون، سێ منداڵ، کە کوڕی من و تۆ نین، بەڵکو کوڕی ئەو ڕۆژگارانەن، کوڕی من و تۆ نین، بەڵکو کوڕی هەموو ئەو دنیایەن. بە توڕەیەوە هەڵدەسا و هاواری دەکرد، موزەفەری سوبح دەم دەکرام، من وەک. منداڵی پاشاکان بەخێویان بکەم، دەکرا بیاننێرم بۆ دوور، بیاننێرم بۆ مەملەکەتی بەختیاری تیایا بژین، بەڵام ئەوە چ درۆیەکی گەورە دەردەچوو، چ خیانەتێک دەبوو، چ بێوەفاییەک دەبوو، گوێبگرە، منیش گوناهێکم لە بێگوناهەکان، بێگوناهێکم لە بێگوناهەکان، بە نرکەیەکی هێندە سەیر باسی لە بێ گوناهی خۆی دەکرد من دەترسام، بە ئاسپایی پێم دەگوت، یاقوب. من بۆ وە ناگەڕێم گوناهبارەکان بدۆزمەوە من بۆ سریاسی سبح دەم دەگەڕێم نەوەک بۆ گوناهبارەکان نەی دەیەش هیچ بڵێم بە دەستوری هەمیشەی خۆی قسەکانی پێ دەبڕیم دەستی دەکردەمە ملم و بەهێمنی دەیگوت تۆش بوویتایە ژیانت نەدەشێواندن عمرێکی دەستکردت بۆ دروست نەدەکردن ئەوان لە شەوە تاریکەکانی ئێرەدا لەدایک بوون لەگەڵ ئەوانی ترتا بوون، تێدەگەیت لەگەڵ ئەوانی تردا بوون، ئەوانەی هاتن و لەدایک بوون و مردن، لەدایک بوون و دەبایە بەو جۆرە بژینابایە کە ئەم سەردەم و زەمانە دەیسەپێنێت، لێرەدا لەگەڵماندا بوون و ڕۆشتن و نەگەیشتنە هیچ، نەگەیشتنە هیچ، نەگەیشتنە هیچ. دوای هێمنی و بێدەنگییەکی کورت، با سپاهی دەگەڕایەوە سەر قەنەفەکە و دادەنیشت، کەمێک سەیری ئەو باڵندانەی دەکرد کە لە کۆتایی ئێوارەدا بە هێمنی لە سەر درەختەکان سەیری هاتنی شەویان دەکرد. سەری دەخستە سەر دەستی و سەیری نادیاری دەکرد و دەیگوت، ساڵانی منداڵی چاوم لێیان بوو. دەمزانی لە کوێن، دەمزانی چۆن دەژین، دەمزانی کێ سەرپەرشتیان دەکا. یەکە بە یەکە هەواڵیانم بۆ دەهات بەڵام نەمدەتوانی دەست بخەمە چارەنووسیانەوە. لەناکاو دونیا بە شێوەیەک گۆڕرا، ئیدی هیچ شتێک دەستکاری نەدەکرا. کارەساتە گەورەکان ڕێڕەوێک بە ژیان دەبەخشن کە دواتر دەستکاریان ناکرێت. لەو ساڵانەدا ئێمە شکستمان خوارد. شەوێک لە خۆ وەستان و بینیمان بستێک ئاسمان بەسەر سەرمانەوە نەماوە. بەسەر ئێسک و پروسک و کەللەسەری هاوڕێکانمانا هەڵهاتین. لەو هەڵهاتنەدا سریاسەکانم ورد کرد. سریالسەکانیش لەگەڵ ئەوانی تردا ڕۆشتن لەگەڵ ئەو سەدان هەزار کەسەدا کە نەمبینینەوە دوای ئەوە کەسمان نەبووینەوە بە مرۆڤەکانی جاران من وەک هەموو زەمین و باخ و چێلگەکان کارگیز نەبوونەوە بە زەمین و باخ و چێلگەکانی جاران مزەفەری سبحدەم یەکەم جار مرۆڤێکت جێهێشت ئیدی بۆ هەتا هەتا جێدێشتووە یەکەم جار جێگایەکە جێهێشت ئیدی بۆ هەتا هەتایە جێ دێشتووە؟ مزەفەری سبح دەم، پێم بڵێ، تۆ پێم بڵێ، بە دوای چیدا بگەڕامایە؟ دەڕۆشم و زەویم نەدەناسیەوە، من دەریایەک مردووم لە بەر دەستا بوو، دەریایەک مردوو کە من گەڕامەوە ژیانیان ڕوخساری هەتا هەتایی خۆی وەرگرتبوو، بە ئارامیەوە پاڵی دەدایەوە و وەک ئەوەی ڕۆحێکی ئارام و تارماییەکی مژدە بەخش بێت بە هێمنی دەیگوت، کە من گەڕامەوە یەکەمین جار ئەو سەریا سەزامدار و هەلا هەلایەم بینیەوە، سەی جەلالی شەمس ئەوی لە گوندێکا دۆزیەوە، شەوێک تاریک هەردووکمان چووین بۆ لای، شەوێک بوو لە تاریکترین شەوەکانی دونیا لە ناو کۆمەڵێ منداڵی سووتاوی تردا بوو، نەیدەزانی ئێمە کێین، پێم نەگوت من باوکتم، نا پێم نەگوت، لەبەرئەوەی سوودی نەبوو، من باوکی نەبووم، هیچ کەس باوکی نەبوو، ئەو کوڕی ئەو ئاگرە بوو. کوڕی ئەو پشکۆیانە بوو کە لە ناو دڵیدا دەسووتان، کوڕی ئەو هاوڕێ بچووکانەی خۆی بوو کە وەک خۆی حەوزێک بڵێسە هەڵکێشرابوون. ئا ئا جێگایەگەیە لە ژیان، شوێنێگەیە لە خەڕابات و خاپووری، ئیدی مرۆڤ ناتوانێ کۆمەکی مرۆڤ بکا. من و ئەوان نەمان دەتوانی یارمەتی یەک بدەین، دڵنیا بووم تا من نزیک بمەوە ئەوان دوور دەکەوتنەوە، تا پتر دەست درێژ بکەم ئەوان پتر قێزیان دێتەوە، ئەوان بە تەنها نەبوون لەگەڵ ئەواندا بوون، لەگەڵ ئەواندا ئێمە و ئەوان هەرگیز بەیەک ناگەین. هاوڕێ ئازیزەکانم، ئەی پەناهەندە هاوڕێکانم، ئەی ئەوانەی شەو و تاریکی و. ئاو بە یەکسانی لەگەڵ یەکدا بەشی دەکەن، لەو ساتەدا ئەو قسەی لەوە دەکرد کە سەریاسەکان لە دونیای خۆیان جیا دەکرانەوە، سەریاسەکان لە هاوڕێکانیان جیا دەکرانەوە. من تووشی ئەو دۆخە سەیرە بووم کە پێشتر وەک هەستێکی نادیار تیامدا دروست ببوو، ئەوەی من دەمبیست دەنگی یاقووبی سنەوبەر نەبوو، ئەوەی بەرامبەرم وەستابوو یاقوب نەبوو، بەڵکو نیگارێکی تری خۆم بوو، ئەو دەنگە هەمان دەنگی من بوو، بەڵام لە زارێکی ترەوە، من گوێم لێ دەگرت و سەرسام بووم، خودایە، من و ئەو یەک بووین، یەک بووین و پارچە پارچە ببووین، من بۆ ساتێ وەستام و دڵنیا بووم گەر منیش بە ڕێگای ئەودا بڕۆشتبامایە، هەمان. یاریم دەکرد هەرسێکمان ناو دەنا سەریاس ئەو سێ هەنارە شوشەیەم دەدانێ دەمخستنە سەر ڕێگای جیاواز و پێم دەگوتن بڕۆن و بژین دەزانم دەکرا من چەندەها شتی تر بکەم دەکرا لەبەر دەمیاندا بگریم و محەبەتی خۆم ئاشکرا بکرم دەکرا پێیان بڵێم بمخەنە ناو ئەو پەیمانانەوە بەڵام لە قوڵاییدا شتێک دەمایەوە کە بە من دەستکاری نەدەکرا شتێک کە بۆنی جەستە و هەناسە و هاوار و خەونە ئاگرینەکانی خۆیانە شتێک دەمایەوە کە دیواری گەورەی نێوان ئەوان و جیهان بوو، دیوارێک ئەوانی لە هەموو ئەم گەردوونە جیا دەکردەوە، دیوارێک یاقووبی سنەوبەر دڵنیا بوو ناتوانێ بیبڕێ. بەڵام من تا ئەو، تا ئەمڕۆ سەرسەختانە دەمەوێ بە سەریدا سەرکەوم. هاوڕێیان! ئەی ئەوانەی ڕەشەبا و ئومێد و خەم بە یەکسانی لەگەڵ یەکدا دابەشی دەکەن، دوای ئەو قسانە هەستم بە نزیکی سامنا کرد لە نێوان خۆمەوەدا، هەستم کرد ئێمە هەموو کۆمەڵێک وێنەی تێکەڵاوی یەک بووین، تا ئەو زیاتر قسەی دەکرد و من زیاتر ڕادەمام، زیاتر تێدەگەیشتم کە ڕوخسار و دەنگ و نیگای لە من دەچن، شتێکمان تیا بوو پتر لەوەی جیاوازی نێوان دوو ڕەح بێ، جیاوازی نێوان دوو نیوەی یەک جەستە بوون. وەک ئەوەی من و ئەو دوو بەشی یەک جەستە بین، دوو تارمایی بین لە یەک جەستە جیا بووبینێتەوە. دەنگی ئەو هەر دەنگی خۆم بوو لە گەروویەکی ترەوە دەهاتە دەرێ. ئەو هەموو ڕێگا جیاوازانەی بڕیبوومان دواجار هەردووکمانی گەیاندەوە سەر ئەو ڕاستییەی کە غوربەتێکی بێ ئەندازە قووڵ لە نێوان ئێمە و ئەو منداڵانەدا هەیە. غوربەتێ من بە هەموو هێزی خۆمەوە دەمیست بیشکێنم، ئەو بە هەموو هێزی خۆی لێم دەگەڕا وەک خۆی بمێنێتەوە، من و ئەو دوو باوک نەبووین، نا، لە بەردەمیدا وەستام و گوێم لە هاوارەکانی گرت، گوێم لە نرکەکانی گرت، هەر ئەو هاوار و نرکە و گریانانە بوون کە من بە درێژایی ژیانم لەگەڵ خۆمدا کێشم کردبوون، هەر لە ناڵەیەکی خۆم بوو کە باوشم پێدا کرد، باوشم بە خۆمدا دەکرد. بۆ ساتێ دەوەستام، بۆ ساتێ چاوانم لێک دەنا و وەک بروسکەیەکی خێرا ئەو خەیاڵە ترسناکە بە سەرمدا تێپەڕی، تێگەیشتم ئەو خەڵوەتەی ئەو باسی دەکا، هیچ نییە جگە لە پەیمانێکی تر لەو پەیمانانەی کە دەبوایە من و ئەو مۆری بکەین و نەمانکرد، ئەو خەڵوەتەی ئەو باسی دەکرد جگە لە خەڵوەتێکی هاوشێوەی خەونەکانی ژێر دواهەمین هەناری دونیا هیچی تر نییە، من و ئەو یەک کەس بووین و دابەش ببووین وەک چۆن سریاسەکان یەک کەس ببوون و دابەش ببوون. جەبەروتی ئەو ڕێگای لەوە نەدەگرت کە دواجار نیوەیەکی تێکشکاوی هەیە کە منم، نیوەیەک نەدەکرا بە یەکەوە، من و ئەو هەتا هەتایە لە یەک ترازابووین و نەدەنراین بە یەکەوە. من و ئەو یەک کەسی شکاو بووین، یەک باوکی شکاو بووین، هەر وەک سەریاسەکان، وەک ئەوان کە یەک کوڕی شکاو بوون. ئەو ساتەی ئامێزی پێدا کردم، دڵنیا بووم باوەش بە خۆمدا دەکەم، باوەش بە شتێکدا دەکەم، یان جەستەی خۆمە و من سێبەری ئەوم، یان سێبەری منە و من جەستەی ئەوم. لەگەڵ ئەوەشدا دڵنیا بووم هیچ خەڵوەتێک ئێمە نانووسێنێتەوە بەیەکەوە، هیچ خەونێ جارێکی تر کۆمان ناکاتەوە ئەو ڕاستی دەکرد، هاوڕێکانم، دۆستانی شەوانی ساردی دەریا، ئەو ڕاستی دەکرد، من و ئەو تا ئەو سەری ئەو سەر، نهێنی یەکترمان دیبوو. چیتر من نەمدەتوانی پەیمان لەگەڵ ئەودا بنووسم، لەبەرئەوەی دەمزانی ئەو یەک پەیمانی دەوێت، پەیمانی ئەوەی من بە ئاسوودەیی کۆتایی بەم چیرۆکە بێنم، منیش تەنها بەدوای پەیمانێکدا دەگەڕام، ئەوەی تا کۆتایی دوایی چیرۆکی سەریاسەکان بکەوم و هەرگیز. کۆتایی پێ نەهێنم و لە ژێر باری گوناهەکانیدا دەرنەچم، ئەو خەڵوەتەی ئەو باسی دەکرد ئاسوودەیی من و ئەو بوو، لەو سەری سەفەرەکانماندا بەدوای خۆماندا ئەو پەیمانەی منیش باسم دەکرد خۆ تەرخانکردرم و بۆ نا ئاسوودەیی پەیمانی دروستکردنی کۆتاییکی تر بوو لەو چیرۆکە ئەو ڕۆژەی ئەو منی برد و ئامێزمان بەیەکدا کرد، دەیویست بگەینە کۆتایی، بەڵام من پێم وابوو هێشتا لە سەرەتادام. وەک بزانێت من بیر لە چی دەکەمەوە، وەک دڵنەواییم بداتەوە، هۆی بێباشی و کەمتەرخەمیی خۆیم بۆ ڕوون بکاتەوە، گوتی، ئێمە و ئەوان یەکتری ناناسینەوە. ئێمە و سریاسەکان یەکتری ناناسینەوە. چەند ساڵێ لەمەوبەر لە گەرمەی جەنگدا کاتێک. لە یەکێک لە چیا دوورەکاندا هێزەکانی خۆمانم دەپشکنی، لە یەکێ لە سەنگەرەکاندا گوێم لێ بوو پێشمەرگەیەک هاواری لە یەکێ دەکرد و گوتی، بە سریاسی سبەح دەم بڵێ هێندە زەخیرە بخاتە پشتی پیکابەکەوە. هاوارێکی ڕاگوزار بوو، بەڵام من تێگەشتم یەکێ لە کوڕەکانی من لەوێیە. دوای چەند سەعاتێکی تر کاتێ پێشمەرگەکانم بەسەر کردەوە، گەنجێکی باریک و غەمگین و ڕێشدرێژ هاتە بەردەم و گوتی، سەرۆک! من ناوم سریاسی سبح دەمە گەورەم دەمەوێ داوەیەکت پێشکەش بکەم بمگوازەرەوە بۆ پێشی پێشەوە بۆ کامە شوێنێک جەنگ زۆر سەختە گەنجێکی جوان و نائومێد بوو من کە بە ساردی و دڕڕەقی و بێڕەحمی ناسرابووم خەریک بوو دەست بکەمە ملی خەریک بوو ماچی بکەم خەریک بوو بنوشتێمە و تون پێڵاوەکانی بگرمە و بڵێم بمبورە بەڵام نەمکرد بەهێمنی تەماشام کرد و گوتم، بۆ کوڕی من؟ بۆ دەتەوێ بچیت بۆ جێگایەک مردنی لێ بێت؟ بە سەرسامی و گوتی، سەرۆک، بمبوورە، من دەچم بۆ جێگایەک ژیانی لێ بێت، ژیان، مردن لێرەیە، گەورەم، جگە لە جەنگ چ ژیانێکی تر هەیە من بۆی بژیم؟ جگە لە جەنگ چ شوێنێکی تر هەیە ژیانی تێدا بێ؟ دڵنیا نەبووم ئایا دەیەوێت ئازارم بدا و لەناو هاوڕێکانیدا بمکات بە گاڵتەجاڕ یان بە ڕاستییەتی، من لەو ساتەدا چەند سەرسامی ئەوە بووم کە ئەمە کوڕمە و ناتوانم باوەشی پێدا بکەم، کوڕمە و ناتوانم بانگی بکەم، چەند دەستە لێشێواوی دایکیرسان و کوژانەوەی خۆم بوو، سەرسامی ئەو قسانەش بووم کە ئەو بێباکانە دەیکرد، ئەو منی نەدەناسیەوە لە دەنگیدا ڕق و قێز و وەڕزیەک هەبوو تەنها من هەستم پێ دەکرد بە حورمەتێکی زۆرەوە قسەی دەکرد بەڵام وەک ئەوە بوو ئێمە فریو بدات و خۆشیەکی گەورەش لەوە ببینێ کە ئێمە بزانین فریومان دەدات لەوەدا ڕاستگۆ بوو کە دەیویست بچێ بۆ جەنگ بەڵام هۆکەی ئەوە نەبوو حەزی بە جەنگە بەڵکو گاڵتەی بە ژیان دەهات بە جۆرێ تەماشایی دەکردم تێگەیشتم من و ئەو تا کۆتایی یەکتر ناناسینەوە چاوانی پڕ بوون لە گاڵتەکردن بە ئێمە و بە ژیان. مزەفەر، ئەگەر بیزانیبایە من باوکی ئەوم، سەرگەردانتر دەبوو. من دەستم خستە سەر شانی و بە کورتی گوتم، بڕۆ، بۆ هەر کوێ دەڕۆیت بڕۆ، بەڵام ئاگاداری خۆت بە. هیچ هەستێکی نەبوو کە من باوکی ئەوم. ئەگەر ناوەکەشی نەبایە من نەمدەناسیەوە، وەک ئەوە بوو. هاتبێت پێم بڵێت هیچ شتێک من و تۆ بایەکەوە نابەستێت پێم بڵێ ئەمە و ژیانەیە کە تۆ بۆ ئێمە دروست کرد و منیش بێباکانە تێیدا دەشیم بەڵام لە دڵمدا گاڵتەیەکی تاریک و قێزێکی ڕەشم بەرامبەر بە تۆ و هەموو دنیاە هەڵگرتووە مزەفەری سبح دەم بەل لەوەی بڕواتە دەرێ بە هەمان وشەی پڕوی قار و حرمەت بەڵام لە هەمان کاتە پڕ لە قێز و گاڵتە گوتی مردن لە پێناوی ئەم نیشتیمانە پاکەدا، لە پێناوی ناو و دەسەڵاتی ئێوەدا شەرەفێکی گەورەیە. من زۆر شاد و کامەرانم کە بە شەڕکڕیکی خۆتان منتان قبوڵ کردووە و نانم دەدەنێ. قسەکانی هەمووی گاڵتەیەکی گەورە بوون بە من. مزەفەر هاتبوو پێم بڵێ من بۆیە جەنگت بۆ دەکەم چونکە هیچی تر نییە بیکەم. ئەو شەوە من نەخەوتم. لە بنکەی خۆمدا خۆم نەگرت. وەک شێت کەوتمە چیاکان. تا بەیانی لەبەر درەختێکدا دانیشتم و گریام پانزە ساڵ بوو نەگریا بووم دەزانی چەند خراپە مرۆڤ ماوەیەکی ئاوها درێژ نەگری بۆ بەیانی هەزاران نامەم نووسی بۆ دوشمنەکانم بۆ دۆستە نزیکەکانم بۆ وڵاتە دوورەکان هەزاران نامەم بە دنیادا بڵاو کردەوە و داوای ئاشتیم کرد بەڵام کەس وەڵامی نەدامەوە مسەفەر هیچ کەس وەڵامی نەدامەوە یاقوبی سنەوبەر دەچەوە بەر پەنچەرەکە چەند جارێ دەستی بەر بیکاتەوە پەشیمان دەبەوە بارامی تەماشای دەکردم من بۆی نهێڵم ئەو شەوەمان زۆر درێژ بێتەوە گوتم یاقوب ئەو کوڕەی تۆ بینیوتە سریاسی دووەمە من ناوی دەنێم سریاسی دووەم ئەو ئێستا دیلە بە غەمگینەوە گوتی دەزانم دەزانم من هەموو شتێک دەزانم بۆیە تۆم هێناوە تا تکات تیا بکەم کە نەزانیت من باوکیەوەم تازە لە نێوان منەوەدا جگە لە قێز و پەشیمانی هیچی تر نییە ڕەنگە ڕۆژێ لەگەڵ دیلێکدا بیگۆڕمەوە بەڵام لەگەڵ ئەودا ناتوانم بیر لە دروستکردنی خەڵوەت بکەمەوە ئەو بە کەڵکی خەڵوەتەکانی من نایە دەهاتە نزیکمەوە دەیگوت منیش مەحکومم بەوەی بە تەنها بیر لە مردنی خۆم کەمەوە بە تەنها من دڵنیام دەگرتەوە و پێم گوت یاقوبی سنەوبەر مەترسە سریاسی بچووک کە لە زیندان هاتە دەرێ ناوی خۆی دەگۆڕێت و دەچێ بۆ مەملەکەتێکی دوور هەناسەیەکی خەمگینی هەڵدەکێشا و دەیگوت ئەی تۆ چ دەکەیت ئەی تۆ؟ پێم گوت من دەڕۆم لەگەڵ دوهەمین سریازدا دەڕۆم بۆ خۆراوا بە غەمگینیەوە دەیگوت من هەمویان بۆ تۆ جێدەهێڵم هەمویان بۆ تۆ جێدەهێڵم و دەچم بۆ دۆزەخ لە مناڵیەوە وابوین ئەو شتەکانی خۆی بۆ من جێدەهێشت و من شتەکانی خۆم بۆ ئەو دەستم خستە سەر شانی و دەمگوت یاقوبی سنەوبەر بەجێیان بێڵە بۆ من و مەترسە بەجێیان بێڵە بۆ من و ئاسوودەبە من داوای هیچیان لێ ناکەم تۆ داوای شتێکی ئەستەمیان لێ دەکەی من داوای هیچیان لێ ناکەم تێم دەگەیت بەڵێم چی ها تێم دەگەیت مەبەستم لەو باوکایەتیەیە تۆ دەتەوێ ئەو منداڵانە دان بە باوکایەتی ئێمەدا بنێن بمان ناسنەوە تێمان بکەن شتێک هەبێ لە نێوانماندا نا من داوای هیچیان لێ ناکەم من داوای هیچیان لێ ناکەم من لە سەحراوە لە بێدەنگی لمەوە فێربووم چاوەڕوانی هیچ وەڵامێک نەکەم، من تەنها خۆمیان بۆ تەرخان دەکەم و هیچی تر، من و تۆ هیچ مافێکمان نییە داوای هیچیان لێ بکەین، هیچ مافێکمان نییە وەک ئەوەی تەوقەی ماڵئاواییم لەگەڵدا بکە، دەستی دەگرتم و دەیگوت من دەمتوانی هەموو شتێک بکەم ئەوە نەبێ کە خۆمان. بۆ تەرخان بکەین ئەگەر جارێکی دیش هەمان ژیان بژیمەوە لەگەڵ هەموو پەشیمانەکانمە ناتوانم خۆمیان بۆ تەرخان بکەم نا ئەوە من نیم کە خەڵکان ون دەکەن من نیم کە مناڵەکانی خۆم فرامۆش دەکەم ئەوە ڕێگاکانن لە یەکتر جیا دەبنەوە ڕێگاکانن برام ڕێگاکان لەو ساتەدا ئارەزوویەکی قوڵم هەبوو باسی دوامین هەناری دونیای بۆ بکەم، باسی ئەوەی بۆ بکەم ئەو کوڕانە درەختێکیان هەبووە کە درەختی خەون و ئومێد و ئیلهامەکانیان بووە، درەختێک لەو کۆشکی سەحراتر و کراوەتر بووە، بەڵام هەستم کرد ئارەزوویەکی ڕاستەقینەی نییە گوێ لە چیرۆک وێوان بگرێ، ئەو هەستی دەکرد چیتر لە نێوان ئەو و سەریاسەکاندا هیچ شتێک نەماوە و هیچ شتێک نابێت. سەری بەرز دەکردەوە و قوڵ تەماشای نیگاکانی منی دەکرد وەک ئەوەی بۆ دواهەمین جار سەیری چاوم بکا بیەوێ دواهەمین سەرنجەکانم بخوێنێتەوە دەیڕوانی و دەیگوت من ئومێدم هەبوو بەبێ منیش بچنەوە سەر ڕێگایەک بەڵام سەردەمێکی تاریک بوو موزەفەر سەردەمێکی تاریک گەڕان لە دوای ئەوانی تر لە تاریکیدا مانای نییە گەڕان لە تاریکیدا بە دوای شتێکە کە نەتبینیوە مانای نییە بە غەمگینیەوە دەستم دەگرت و دەم بردەوە سەر جێگاکەی یەکەم جاری و پێم دەگوت بەڵام من بە دوایاندا دەگەڕێم من هیچی ترم نییە بیکەم جگە لەوەی بە دوایاندا بگەڕێم تۆ کاری ترت زۆرە یاقوبی سنەوبەر کاتی تۆ تەنها بە شێوە دەکا حکمی دنیا بکەی نەوەک لە تاریکیدا دوای شتێک بکەوی کە نایناسیت وەک پیرەمێردێکی نەخۆش دەکۆشی بە جۆرێکی هێند سیر دەکۆکی دەترسان بمرێ بە دەم کۆکە و زیخەی سنگێوە، بە دەم پاککردنەوەی گەروو و سڕینەوەی دەموچاوێوە دەیگوت، کاتی من تەنها بەشی حوکمکردنی دونیایەکی دزێودەکە، من مەجبوورم حوکمی ئەم دونیا ناشرینە بکەم، لەبەرئەوەی دونیا وایە دواجار دەبێ یەکێک هەبێ حوکمی بکات، دەبێت ئەوەی حوکم دەکات وەڕز بێت، دەبێت کە وەڕز بوو مەعشوقەی حەرامی هەبێ، دەبێ کە شۆڕشی کرد حەرامزادەش بخاتەوە، دەبێ توانای هەبێ، حاشایان لێ بکا، بیان کا بە ژێرەوە و بیان خاتە ژوورە تاریکەکانی ژیانی خۆیەوە، حەقی خۆشێتی، نەیەوێ کەس جارێکی تر ئەو ژوورە تاریکانە ڕۆشن کاتەوە، حەقی خۆیەتی، حوکم کردینی دنیایەکی وا دزێ و مافی گەورە و سزای گەورەشی هەیە، موزەفەری سبەحدەم، حوکم کردنی وڵاتێک تاعون لێی داوە، لەزەتێکی زۆر و ئازارێکی زۆریشی هەیە، من هەردووکیانم تا سەر ئێسک چەشتووە، هاوڕێیانی شەو و دەریا. ئەو شەوە ئەو دەویست بۆ هەتا هەتایە بخەوێ و من دەویست لە خەو هەستم. توند دەستی گرتم و گوتی، دەمەوێ بخەوم. بە ئاسوودەیی بخەوم. ئەوەی حوکمی دونیا بکات، دەبێ بە ئاسوودەیی بخەوێت. بە هێمنی چووە ژێر بەتانییەکەوە. من لە تەنیشتیەوە دانیشتم و گوتم، یاقووبی سنەوبەر، من دەڕۆم. بە پاسەوانەکانت بڵێ. ڕێگام لێ نەگرن من دەڕۆم، دەبێ من درێژە بەم ڕێگای خۆم بدەم. گوتی، منداڵی من و تۆ بوون، منداڵی هەردووکمان بوون، هیچ کەس ئەوە نازانێ من نەبێت، بۆ ئەوەی لە دۆزەخ ڕزگاریان بکەم لە خۆمم دوورخستنەوە، ئەوان لەگەڵ ئەوانی تردا ڕۆشتن، چوون بۆ شوێنێ کە من و تۆ نازانین کوێیە. وەک چۆن گەڵایەک با بردنی با بردنی و تەواو بە هێمنی گوتم، هەموو کەسێک پاشماوەیەک، هەناسەیەک، نیشانەیەک بە جێ دەهێڵێ، من دوای ئەو نیشانە و هەناسانە دەگەڕێم کە ئەوان بە جێیان هێشتووە، بەڵام یاقوب گوێ بگرە نامەوێ جارێکی تر لە دەستت هەڵبێم، بە پاسەوانەکانت بڵێ دەرگاکانم بۆ بکەنەوە. وەک ئەوەی بخەوێ چۆوە ناو جێگاکەی گوتی مسەفەری سبح دەم تۆ ئازادی تۆ هەمیشە ئازاد بووی بڕۆ هەموو پاسەوانەکان دەزانن تۆ ئازادی دەزانن من و تۆ نالکەینەوە بەیەکەوە بڕۆ مسەفەر ماڵەوە من چاوەڕێت دەکەم و گەڕ ڕۆژێ گەڕایتەوە پێکەوە قسە لە مردن دەکەین حەز دەکەم من و تۆ پێکەوە بمرین چاوەڕێت دەکەم مسەفەری سەبح دەم چاوەڕێت دەکەم بێ ئەوەی ماڵاوایی لێ بکەم لە دەرگایەوە ژوورە هاتمە دەرێ، خۆم لە حەوشی کۆشکێکی گەورەدا دۆزیەوە، لەوێدا هەستم کرد یاقووب لە کۆشکێکدا دەژی، لە وەهم کە هاتمە دەرێ ئەو وێنە سەیرانەی ساڵانی شۆڕشم هاتەوە یاد، هەستم بە بایەکی خێرا کرد، هەڵتەکا، هەستم بە جوڵەیەکی سامنا کرد لە درەختەکاندا، سەدان باڵندەم بینی لەو حەوشەیەدا سەرگەردان بە هەموو لایەکدا هەڵدەفڕین. هەستێک بوو ساڵانێک لەوەوبەر لە چیاکان تاقیم کردبۆوە، ئەو کاتانەی یاقوب پێشمەرگە غەمگینەکانی کۆ دەکردەوە لە ناو دارستان و ئەشکەوت و بن ترۆپکەکاندا باسی ئازادی و دادپەروەری بۆ دەکردن، من سەرلێشێواو لە حەوشێکی گەورەدا تکام لە پاسەوانەکان کرد ڕێگام نیشانبدەن، ئەوان دەرگاکەیان لێکردمەوە و ڕێگایان نیشاندام، لەبەر دەرگاکەدا گوتم، خودایە! نامەوێت لەگەڵ ئەودا بمرم نامەوێت بەڵام ئێستا کاتێک قسەکانی ئەوم دێتەوە گوێ ترسێکی گەورەدام دەگرێ ترسێ وا دەکات لە بەرخۆمەوە بڵێم من نامرم مندان بە هیچ مردنێکانانم نەمردنی خۆم و نەمردنی سەریاسەکان ئەوەی دان بە مردنا نەنێت دەبێت تا کۆتایی بۆ ئەو زیندوانە بگەڕێ کە ونیان دەکات دۆستان گوێ بگرن، ڕێگای ئەوانەی کە دان بە مردنا نانێن جیاوازە، ڕێگایەکی درێژ و ئاڵۆزە، ڕێگایەکە، لە ڕێگای من دەچێ لە نێوان بیابان و دەریادا، ئەوانەی کە دان بە مردنا نانێن مەحکومن بەوەی یاریەکی قورس لەگەڵ ژیاندا بکەن، مەحکومن بەوەی هەموو زەوی و بەدوای کەس و هاوڕێ و هاوجنسەکانیان بکەون و دڵنیابن کە جارێکی دی ئەوان لە شوێنێکی دیدا دەدۆزنەوە. هەفتەیەک دواتر بەیانی زوو لەسەر دەنگی خوشکە سپیەکان بەئاگا هاتمەوە کە وەک دوو ستونی نور لەناو دەرگاکەدا وەستابوون و چاوەڕوانی هەستانی منیان دەکرد بڕیار بوو ڕۆژە بۆ دواجار بچمە سەر گۆڕی سریاسی یەکەم و سەر گۆڕی محەمەدی دڵ شوشە ئەو کوڕەی لەناو تەپوتۆزی سەفەرەکانیدا دەشیام بڕیار بوو دواشەویش لەگەڵ ئیکرامی کێودا ببمە سەر و بەیانی زوو بەرەو خۆرئاو بکەومە ڕێ. تاکە شتێ لە گیرفانم دابوو ناونیشانی خەستەخانەیەک بوو لە ئینگلستان کە دەبێ ئێستا دوهەمین سریاس لەوێ بێت و لە پەنجەرەکانەوە سەیری ئەستێرە بکات. ئەو ڕۆژە ڕووناکی و نووری خوشکە سپیەکان لە بەیانیوە تا ئێوارە هاوڕێم بوون. لەو بڕوایەدا نەبووم بتوانن بەو نیگا ساردانەی خۆیانەوە بەو جۆرە بگرین. ڕۆشتنی من کۆتایی بە ڕۆژگارێکی دی لە ژیانیانا دەهێنا کە وەک هەندێک ڕۆژی غەمگین و جوان تەماشایان دەکرد. ئەوان سوور بوون لەسەر ئەوەی من دوای سەراب کەوتووم، سوور بوون لەسەر ئەوەی بڵێن من یارییەکی بێکۆتا دەکەم، ئەوان هەمان ئەو ڕۆژە گەڕانەوە بۆ سەر هونەرێکی کۆن و لەیادکراوی خۆیان، دەست خوێندنەوە و بە منیان گوت لە دەریادا ون دەبم، ئەو ڕۆژە من پێکەنیم و دەمگوت گەر لە دریاشدا ون ببم هەر دەبێت بڕۆم، کە بە کۆمەڵێک گوڵ و بغورد و مۆمەوە چووین بۆ سەر گۆڕی سریاز لە ڕێگا خۆیان و سەرپۆش و نیگا سپیەکانیانەوە دواجار پێیان گوتم مەڕۆ با لەو دەریایەدا ون نەبیت مەڕۆ تۆ هیچت دەست ناکەوێ لاولاوی سپی ئەو کیژە ناسکەی لە پەریەک دەچوو لە ئاسمان تۆرابێت زوو زوو دەیگوت باوکی سریاز. تۆ بە هیوای چیت؟ بایەک چەندین ساڵ لەوەوبەر هەندێک لمی وردی بە دنیادا پەرش و بڵاو کردبێتەوە، ئێستا کۆ ناکرێتەوە. شادەریا دەیگوت، من و لالای سپی، شاشای بچکۆلانەی خۆت و خوشکە غەمگینەکەتین، تا دەمرین لە خزمەتا دەبین. خۆت دەزانی ئێمە هەتا هەتای ئەشوو ناکەین، ئێمە کچی پاکیزەی تۆین و تا مردن لەگەڵماندا بە، لەگەڵماندا. لەگەڵت دەبین سەیرکە دەشتەکان چەند جوانن ئاو چەند جوانە منداڵە بچکۆلەکان چەند جوانن ئەو مەڕ و مریشک و مروارانەی خۆت بەخێویان دەکەی چەند جوانن شاشای خۆت و لالای سپی خۆت لێرەن مەرج نییە کە لەم لم و بیابان حاڵی بووی ئیدی ئاسان بێ لە شوێنی تر بڕۆیت من خەونم بینیوە مەڕۆ خەونم بینیوە تۆ لە دەریادا ون دەبیت خەونم بینیوە لاولای سپی دەستی دەکرد بە قۆڵمدا و دەیگوت باوکی سەریاز، تۆ و ئێمە هەموو هەفتەیەک دێینە سەر گۆڕی سەریاز، دێینە سەر گۆڕی ئەم کوڕەی تۆ، ئەمە کوڕی تۆیە، من دەزانم ئەو هەموو شتێکی لە تۆ دەچێ، هیچ کەسێکی تر کوڕی تۆ نییە ئەو نەبێت، دوای هیچی تر مەکەوە. من دەستم کردە ملی هەردووکیان و دەمگوت، من چونم بۆ بن دواهەمین هەناری دونیا ئەو کوڕە سوتاوەم کۆڵ کرد و چوم بۆ ژێر ئەو درەختە لەوێ سوێندم خواردو و پەیمانێکی گەورەم بەس کە دوای چارەنووسی ئەو منداڵە سوتاوە بکەوم ئەو تەنها زیندویەکە بۆ من ماوەتەوە ئێوە دەزانم من ئێوەم چەند خۆش دەوێ هەتا هەتایە شتێکی نائاسایی و جوانتان لە مندا چاند، منتان فێرکرد شتێک هەیە ناوی مرۆڤە، شتێکی ناسک و دڵ گەورە هەیە، مەخلوقێک هەیە دەبێ بە وەفا بێ بۆ هاوجنسەکانی خۆی، ئێوە منتان لە بیابان دەرهێنا تا نەهاتمە ماڵی ئێوە، تا ئێوە چیرۆکی سەریاسەکانتان بۆ نەگێڕامەوە، تا ئێوە منتان بەو سەردەمانە ئاشنا نەکردەوە من لەو بیابانەدا بووم.